أوصيكم عباد الله نفسي الخاطئة بتقوى الله وطاعته وامتثال أوامره واجتناب نواهيه فاتقوا الله أيها المسلمون وكونوا مع الصادقين قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون والحج وصوم رمضان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا برژێ بەسەرتانە بەڕێزان بابەتی ئەمڕۆ جمعە پایەکانی ئیسلام دوای ئەوەی باسی باوەڕمان کرد ئیمان ئەسڵەکانی دین بەچی هەڵدەوەشێنەوە و خاوەنەکەیان دەستی لە بنی هەمانەکەوە دەرئەچێ بە یارمەتی خوا لە یەک دوو جمعە وەکو بیریهێنانەوەیەک پایەکانی ئیسلامیش باس دەکەین تا گەرم و گوڕ بین لەگەڵ ئیمان و ئیسلامەکەمانە چونکە ڕۆژێک لە مزگەوت سەحابە لە خزمەت ڕسول وڵادا دانیشتبوون پیاوێ خۆی کرد بە مزگەوتە دەسێ جلی سپی سپی لەبەرا بوو، قژێکی ڕەش، نەناسراو بوو، غەریب بوو، بەڵام ئاساری سەفەری پێوە دیار نەبوو، هات، نزیک بوویەوە لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، هەر دوو ئەژنۆی نا بە ئەژنۆکانی پێغەمبەری خواوە، دەسی لەسەر ڕانەکانی دانا و ئینجا وتی، ئەی محمد! پێم بڵێ ئیمان چییە؟ کەی بەرپا ئەبێ؟ وتی، پرسیار لێکراو کە منم، لە تۆی پرسیارکەر زیاتری لێ نازانم. وتی، باشە نیشانەکانیم پێ بڵێ. وتی، نیشانەکانی ئەوەیە بینا ئەچێ بە عاسمانا، خەڵکێک کەوا ڕەش و ڕووت و بێ نان و بێ ئاو بوو ئەبێ بە زەعیمی قەبیلە و گەورەی گەل بێ ڕێزی ئەکرێ بەرامبەر بە باوک و دایک، ئەم نیشانانە و هەندێکی تری بۆ هەڵدا. پیاوەکە هەڵسا لێی دا و ڕۆی. دوای ماوەیەک پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمی ئەزاننەوە کێ بوو وتیان خوا و پێغەمەر ئەزانێن نەوەڵا نازانین فەرمیەوە جوبرەئیل بوو هات لە شێوازی پیاوێکە ئەدەبی پرسیارکردنی فێرکردن، پرسیارە موهیمەکانی فێرکردن، منیش ئەوەی زانیم وەڵامم دایەوە، ئەوەی نەمزانی وتم نایزانم. کەواتە ئەو کەسەی خوێنەوارە نابێت لە هەموو شتێکا بڵێ ئەیزانم، نەتزانی بڵێ نازانم، زانیت بەپێی پێویست وەڵامی بەرەوە. جا ئەم پرسیارانە ئەوەنە گرنگن، خوا جوبرەئیل ئەنێرێ لە ناو مەجلیسی سەحابە پرسیار بکا لە پێغەمبەر صلی اللە علیە وسلم، ئیمان چییە؟ باسمان کرد ئیسلام چییە ئێسا باسیەکەین ئیسلام دینی خوایە شریعەتی خوایە نردویەتی بۆ گرۆی بەشەر لەسەر پێنج پایە ڕاوەستاوە وەک حەدیسەکە فەرمێ بینای ئیسلام کراوە لەسەر پێنج پایە یەکەمینیان بریتییە لە شەهادەت، شایەتومان، اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە. دووەمینیان نوێژی پێنج فەرزەیە، سێەمینیان زەکاتی ماڵە، چوارەمینیان ڕۆژوی ڕەمەزان، پێنجەم حەجی ماڵی خوا. ئاینی ئیسلام بیروباوەڕ و بەرنامەی ژیانە کە خوای گەورە و پەروەردگار نردوێتی حەڵاڵ و حەرامی تیا ڕوون کراوەتەوە ئەخلاق و ئاداب و معاملە و ئەرک و ماف و هەموو ئەمانەی تیا بەیان کراوە و قیامەتیش لەبەرچاوی ئینسان نمایە لە دینی ئیسلامە بۆ ئەوەی کەوا ئینسان ئەوەڵی سەفەری و ئاخری سەفەریشی بزانێ کاتێ خوا ئەم دینەی تەواو کرد بە ناردنی قورئان بۆ محمد المصطفى صلی الله عليه وسلم و پێغەمەری خوا تەبلیغی کرد بانگی کرد بەیانی کرد کە ئەخیر ئاەت تەواو بوو کە ئەڵێن اشهد ان لا اله الا اللە و اشهد ان محمدا رسول اللە ئەبێ تۆزێک لە مەعناکەی بزانین ئینسان بڕوای تەواوی بەوە هەبێت اشهد ان لا اله الا اللە کە تەنها خوای پەروەردگار اللە دروستکەر و بەدیهێنەری ئەم بوونەوەر و کەون و کائیناتەیە ڕۆزیدەر و ژێنەر و مرێنەرە حاکمی ئەرز و ئاسمان خوایە ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە پەرسراو و پەناپێبراو تەنها خوایە ئیاکە نەعبود و ئیاکە نەستەعین متەسەڕف لەم کەونەدا ئەوەی کاروباری ئەم بوونەوەرە ئەبا بەڕێوە تەنها خوایە شەریکی نییە، ڕەفیقی نییە، هاوتا و هاوشێوەی نییە، کەلیمەی اشهد ان لااله الا اللە ئەم هەمووی تیایە، کە دێڕێکە و تۆ ئەیڵێیت. باوەڕمان بە ناوەکانی خوا هەبێ، نەوەد و نۆ ناوی هەیە اللە، باوەڕمان بە سیفاتە بەرزەکانی خوا هەبێ، کە خۆی بۆ خۆی داناوە و شیاوێتی، ئێمەش ئەبێ بەو جۆرە بە بێ تەعتیل و بە بێ تەشبیه باوەڕمان پێی هەبێ کە خوا خۆی باسی کردووە بۆ خۆی و پێویستە بڕوامان هەبێ بەشی دووهەم و ئەشهەدو ئەنە محەمەدا رەسول اللە کە تەنها خوایە توانای هەیە لە ناو گرۆی بەشەریەتا یەکێک دیاری بکە بڵێ ئەوەکەم بە نوێنەری خۆم وەک پێغەمبەرانی دیاری کردووە بە تاکوتەنهایی و بە دەسەڵات و خالقی خوا هەبێ، خوا ئەفەرموێ، بەدیع السماوات والارض، خوا بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە، جوانکاری ئاسمانەکان و زەوییە، انا یکون له ولد، نە مناڵی هەیە و ولم یکن له صاحبە، نە هاوسەری هەیە و وخلق کل شی، هەموو شتێ ئەو دروستی کردووە. وهو بکل شیء علیم، زانا و ئاگادارە بە حاڵی هەموو شتێک. ذلکم اللە ربکم، ئەوە خوای ئێوەیە. لا االە الا هو، بێجگە لە ئەو خوایەکی تر نییە. خالق کل شیء فاعبدوه، دروستکەری هەموو شتێکە هەر ئەو بپەرستن. وهو علی کل شیء وکیل، بەسەر هەموو شتێکا زاڵە و بەدەسەڵاتە و خاوەنی هەموو شتێکە. هەروەها دەبێ بڕوامان هەبێت بەوەی خوا زنجیرەیەک پێغەمبەری ناردۆ بۆ مرۆڤایەتی بە درێژایی مێژوو کۆتاکەیان وەکو عەرزم کردن محەممەد المستەفاایە ئەم پێغەمبەرە سەلات و سەلامی خوای لەسەر بێ لە خۆیەوە قسەیەکی نەکردووە خوا شایەتی بۆ ئەدا یەکەم ئەفەرمێ ئینەکە لەعەلا خولوق عەظیم بەڕاستی تۆ لەسەر قیممە و لووتکەی ئەخلاقی بەرز و جوانی دووەمینیان ئەفەرمێ وەما ینطق عن الهوی ئەم زاتە لە خۆی و قسە ناکا ئین هو الا وحی یوحا الا ئەبێ خوا بە وەحی پێی بڵێ وا بڵێ بە خەڵکی وا بکەن و وا نەکەن دەبێ بڕوای تەواومان هەبێ کە ئەم پێغەمبەرە صلی الله علیه وسلم ئەو پەیامی خوایە بە ڕێک و پێکی گەیاندووە یا ئەیها الرسول بلغ ما انزل الیک ئەی پێغەمبەر ئەوەی ناردمان بۆت بیگەیەنە وئین لەم تەفعل ئەگەر وانەکەی فما بلغت رسالته لەو قبول ناکرێ ئەبێ خوا و پێغەمبەرمان خۆش گەرەک بێ لە هەموو شتێتر لە خۆمانیش زیاتر و ئەبێ گوێڕایەڵیان بکەین شوێنی فەرمانەکانیان بکەوین نیشانەی خۆشویستنی خوا و نیشانەی خۆشویستنی پێغەمەری خوا بریتە لە شوێنکەوتنی محەممەد المستەفا قل ان کنتم تحبون اللە پێیان بڵێ ئەگەر ئێوە خواتان خۆش دەوێ فاتبعونی ئەی پێغەمبەر بڵێ شوێنی تۆ بکەون یحببکم اللە ئەو کاتە ئێوە خۆشەویستی خوا بەدەستهێنن وەخوا لە گوناهەکانیشتان خۆش دەبێ والله غفور الرحیم شایەتمان بە کوردی ئەم ئەندازەیە باوەڕت بێ جگە لە ئەڵڵا هیچ خالق و خوا و ڕەبێکی تر لەم کەون و کائیناتا نییە کەوا توانای دروستکردنی هەبێ توانای ژیان و مراندنی هەبێ توانای ڕۆزیدانی هەبێ توانای قازانج و زەرەرگەیاندنی هەبێ هەموو شتێ بەدەستی ئەوە و ئەبێ قەناعەتیش و هەبێ کە ئەو خوایە جل جلاله پێغەمەرێکی بۆ ناردوین کە محەممەدی کوڕی عەبدوڵایە کۆتا پێغەمبەرە و ئەو پێغەمبەرە صلی الله عليه وسلم تصدیقی پێغەمبەرانی پێشی خۆی و کتێبەکانی پێشی خۆی کردووە و گەیاندوێتی بە موو لەیلا نەداوە و حرفێک زیاد و کەم لەو قورآانەی کە خوا بۆی نردووە نییە. ربنا واجعل افئدة من الناس تهوی الیهم حضرت ابراهیم عیسی موسی هەموو پێغم ئیسماعیل محەممەد المستەفا هەموو گەورەی و شکۆی نوێژیان بۆ واز کردوین خوا فەرمێ بە حەزرەتی موسا وەقیمی سەلاتە لی ذیکری بۆ یادی من نوێش بکە دوعا بکە بەڕێزان نوێش دوعاە گەورەترین دوعا نوێژە ئەگەر ویستی خوای شەکر بۆ بکات دوو ڕکات نوێژ کەەوە گەورەترین دوعاو کردووە چونکە تۆ لە نوێژە بچکۆلەی خۆت دەرەخەی بۆ خوا گەورەی خوش دەرەخەیت بەسەر هەموو شتێکە ئەوە یەک ئاعتیرافەکەی کەوا مەلیک و مالیک تەنها خوایە خاوەنی دنیا و قیامەت تەنها خوایە ئەو کەسەی محاسبە ئەکات تەنها خوایە سڵاو ئەدەیتەوە بە لای ڕاست و بە لای چەپا بچوکی خۆت دەرئەخەی لەبەرئەوە نوێژ دوعایە گەورەترینی دوعایشە یعنی ئەگەر کەسێ سورەتی فاتیحای خوێن ئەبێ وابزانێ گەورەترین دوعای کردووە لە هەموو دنیا دوعانیە لە سوورەتی فاتیحا گەورەتر بێ بۆ یەکێل ناوەکانی سوورەتی فاتیحا شافیەیە یانی شیفا بەخش بە ئەمری خوا و بە ئیزنی خوا نوێژ دەبێ ئینسان قەنەعەتی و بڕوای هەبێت کە خوا واجبی کردووە لەسەر هەموو مسلمانێک لە شەو ڕۆژێکە پێنج فەرز نوێش چوار نا سێیش نا پێنج شەو ڕۆژێک هەموو مسڵمانێ ئەبێ پێنج نوێژ بکا باڵغ بێ و عاقڵ بێ ئینجا لەسەری فەرزە لە بەردەم پەروەردگارا بوەستێت بە دڵ بە ئاگا بێ گردن کەچ بێ هۆش و بیری لای خۆی بێ سوپاسی خواب کە الحمد لله رب العالمین داوای لێخۆشبوون لە خوا بکە، داوای بەهەشت لە خوا بکە، داوای ڕزگاربوون لە دۆزەخ لە خوا بکە، ئەو پێنج فەرزە نوێژە بەیانی و نیوەڕۆ و عەسر و مەغریب و عیشان حەڤدە ڕکاتن، جگە لەم نوێژانە نوێژی تریشمان هەیە نوێژی سوننەت وەکو پێش نوێژەکان، دوای نوێژەکان، دوای دەست نوێژ، هاتنە مزگەوت، نوێژی حاجە، نوێژی ئیستیخارە، شەو نوێژ، تەراویح، نوێژی چێشتنگاو، ئەمانە هەموو نوێژی ترن بەڵام ئەوانە فەرز نین ئەگەر کەسێ یەک رکات نوێژی سونەت نەکا ئەچێتە بەهەشت بەڵام بەمەرجێ یەک رکات نوێژی فەرزی نەفەوتێ نوێژ فەرز بێ یا سونەت علامەتی تەسلیم بوونی ئینسانە بەخوا عەلامەتی ئیعتیراف کردنی ئینسانە بە خوا. دەرکەوتنی ئینسان لە نوێژە یەعنی بەجێهێنانی شیعاری ئیسلام. بۆیە هەر کەسێکتان بینی سوجدەی ئەبر بۆ خوا لە مزگەوت، لە دەشت، لە ماڵ، لە بازاڕ هەر کەسێکتان بینی ڕوو بە قیبلە وەساون دوو رکات نوێژی کرد بۆ خوا شایەتی ئیمانی بۆ بن. ئەی مامۆستا ئەگەر لە دڵەوە ڕاست نەکا جا خۆ من نازانم دڵی چی واتیە تەختیتی دڵیشی بۆ بکەی نازانی ئەم پیاوە ڕاستگۆیە یا درۆزنە بە تەختیتی دڵ بە ئەشعەی سیدیسکان کەهرۆمۆغناتیسی بە هیچ شتێ دڵ دەرناکەوێ ئایا ڕاستەکە یا درۆکە لەبەرەوە عزێتی خۆمە بڵێ بەخوامە درۆکە خامە منافقە خۆو مەپێچە ئەم بەرەو ژوورکانە. مادەم ئەم زەلامە، ئەم بەشەرە، ئەم ژنە، ئەم پیاوە، دەستنوێژی کرد، ڕووی کردە خوا، اللە اکبر، هەڵسوکەوتی کرد وەکو موسڵمانان، عەلامەتی ئیمانە، عەلامەتی ئیسلامە. مەگەر دوایی خۆی ئاگر بنێ بە خەرمانی کردەوەکانی خۆیەوە. عەبدوڵڵای کوڕی ئوبەی، ڕەئیسی مونافیقەکان لە مەدینە، لە پشتی سەری پێغەمبەر نوێژی ئەکرد. کە لە دەرگا چوە ئەو دیو ئەنواع موئامەرەی دروستە کرد بۆ پێغەمەری خوا حتا حتا قسەیەکی وتۆ بە پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئینسان شەرمەکە بیگەڕێتەوە دوو قسەی کرد قورآن هەردووکیانی تۆمار کردووە استغفر اللە وتی ئەرۆ کۆ وای ئەڵێن سەگەکە و قەڵەوی بکە و دوایی پەلامار و با و بوخوا یانی پێغەمبەر و سەحابەی تەشبیه کرد بە سەگ ئەم پیاوە لە پشتی سەری پێغەمبەر نوێژیە کرد ئاەت هاتۆتە خوارەوە ناوی منافقەکانی داوە بە پێغەمەری خوا لای حوزەیفە یەمانی دایناوە سەحابەی ئەڵێ ئەی پێغەمبەری خوا با بین لە ملیان بیان کوژین ئەم منافقانە ئەڵێن نا شتیوان نییە دوای خەڵک ئەڵێن محەممەد ئەسحابەکانی خۆی کوشت ئەوە نییە لە پاڵتانە نوێژەکەن ئەوە نییە لە مزگەوتان ئەوە نییە ڵێ نەشەدووە لای لای لە ڵاوشەدو نە محەممەد ڕسوڵە یعنی حتا ئەوەی زانیوێتی لای خۆ حسەبی بۆەوە نەکردووە شتە غەیبیەکە حسێبی بۆ زاهیرەکە کردووە لەبەرئەوە من داوا ئەکەم لە ئێوە لە خۆم پێش ئێوە با نەکەوینە فتوادان وەکو دوو سێ جمعە لەمەوە پێش وتم با نەکەوینە فتوادان خەڵک کافرکردن خەڵک مشریککردن خەڵک منافقکردن لە مۆز خواردن ئاسانترە بەڵام وقوموا للە قانتین، ڕێک و پێک گەردنکەش بن بۆ خوا. ئەم پێنج فەرزە نوێژە واجبە لەسەر گشت موسڵمانێکی باڵق و عاقڵ، ئەبێ ئەنجامیان با، مەگەر ئافرەت لە سوڕی مانگانە و لە دوای مناڵ تا پاکە بێتەوە لەو دوو حاڵەتە نوێژی لەسەر نییە، دوایش نایانگێڕێتەوە بە قەزا. ئافرەت چل ڕۆژ نوێژ ناکا دوای مناڵ بوون دوایی خوا نافەرمی و نوێژانە بگێڕەوە حەوت ڕۆژ یا پێنج ڕۆژ یا زیاتر یا کەمتر هەموو مانگێ ئافرەت نوێژ ناکا وا لە سوڕی مانگانە دوای نافەرمی بیگەڕ ناگەڕێتەوە بە قەزات بەڵام ڕۆژوو وا نییە، ڕۆژوو ئەبێ بگێڕێتەوە بە قەزا. لە ڕەمەزانا بکەوێتە عادە، ئەبێ دوای ڕەمەزان بیگرێتەوە، لە ڕەمەزانا مناڵی ببێ، دوای ڕەمەزان ئەبێ بیگرێتەوە. مەگەر دوکتۆر بڵێ نابێ ڕۆژوو بگری، ئەو کاتە ئەبێ بە فیدیە. کەواتە بیانوو نییە بۆ نەکردنی نوێژ بۆ هیچ کەسێ. بە عاقڵانە خۆمان پێنج فەرزە نوێژەکان ئەنجام بەین وەکو حەبەکانی دکتۆری لێ نەکەین دنکێ بخۆین و دوان نەخۆین ئەبێ هەمویان ئەنجام بین ئەمە یەک دوو بە خەڵکیش بڵێن بڵێن بەڕێزم تۆ مسلمانی نوێژەکان و بکە کورە بەخوا تااقەتم نییە ئاخر نابێ ناکرێ کەسێ مسلمان بێ و نوێژ نەکە یەک بیانوو نییە بۆ نوێژ نەکردن یەک بیانوو دایبیان بۆڵ گرتووە بێ نوێژەکەی بکە کیسی پێوەیە ئەبێ نوێژەکەی بکە میزە چڕکەیەتە خوارە بەلاڕانێ ئەبێ نوێژەکەی بکە دەست نوێژی بۆ ناگرێ ئەبێ نوێژەکەی بکە بە پێوە بیکە بە دانیشتان بیکە بە ڕاکشان بیکە بە ئیشارەت بیکە بە دەست نوێژ بیکە بە تەیەمۆم بیکە بە بێ دەست نوێژ و بە بێ تەیەمۆم حەرە بێ بیکەی وعبد ربك حتى يأتيك اليقين نەکردنی نیە تا گیان و تایە ئەبێ نوێژ بکەین تا هەناسەیە دەی ئەبێ نوێژ بکەین چۆن هەر یەکێکیشان بە حاڵی خۆی بەس نەکردنی نییە ئومێ دەکەم ئیشاڵا ئەم قسانە ئەم سوورکردنەوەی من کاریگەریە بێ لەسەرمان نابێ بیفەوتێنین نابێ گەنجەکانمان دانیشن تا سەعات دووی شەو و سێی شەو بە دیاری ئینتەرنێت و فەیسبووکەوە نوێژی بەیانیان بڕە ئەوە چوارت کردووە خوا داوای پێنجی ئەوێ خوا داوای پێنجی کردووە چواری ناوێ سیانی ناوێ وەڵا لە میوانی بووین بەخوا ڕووم نەبوو هەڵسم نابێ ئەبێ نوێژەکەت بکەی لە هەر کوێ هەیە بێ نوێژەکە و بکەی نابێ بیفەوتێنی هیوایە بەس جمعایەکە ئەیەوانی تر ئەوە مصیبەتە ئەوە خەلەلە خۆت بە مسلمان نەزانی ئەبێ بیکەی من پرسیاری یەکەم ئەگەر کەسێک قوتابی بێ لە قوتابخانەیەەکە ناوی خۆی تۆمار کردووە پۆلی شەشە بۆ نمونە مدیرەکەیان ناوی فلانە قوتابخانەکەیان ناوی فلانە مامۆساکان منهج کتێبدانراوە ئایا ئەم قوتابیە چەند ڕۆژ دەوام نەکا لی قبولەکەن حیسەیەک دیاری کراوە ئەڵێن ئەگەر ئەوەنە ڕۆژ غایب بێ فەسڵ ئەکرێ نوێژیش هەر وایە نوێژیش هەر وایە ئەوەی نوێژ نەکات لە دین فەسڵ ئەکرێ کە فەسڵ کرا خوا پەنامان با زۆربەی عولەما ئەڵێن کافرە بێ نوێژ نەکەر کە بە عەمدی نوێژ ناکا ئەڵێن فڕی بە ئیسلامەوە نامێنێ حەتا ئێوارە بڵێ اشهد ان لااله الا اللە اشهد ان محمد رسول اللە حەتا ئێوارە مزگەوت دروست کا یارمەتی هەتیو بە لێ وەرناگیرێ چونکە نوێژ یەکەم شتە محاسبەی ئینسانی لەسەرەکرێ یەکەم شت کە محاسبەی ئینسانی لەسەرەکرێ نوێژە ناڵن چەند مزگەوتی دروست کرد ناڵن چەند غەزاو کرد ناڵن چەند ڕۆژ بە ڕۆژوو بووی ناڵێن اول ما یحاسب علیه العبد الصلاة نوێژەکەیەتی ئەگەر نوێژ تەواو بوو باقی ئیشەکانی تریش تەواو بێ ئەگەر نوێژ تەواو نەبوو ئەوانی تریش تەواو نابوو پێغەمەری خوا فەرمی هەرکەسێ پارێزگاری ئەم نوێژانە بکە خوا پارێزگاریەکە من لێرە ئاوەستم لەبەرئەوەی دەرەوە تەڕە باقی وتارەکەم شەڵا لە هەفتەی داهاتووە بە ئیزنی خوا گەر عمر باقی بێ لە خزمەتانە تاواکەم داواکەم لەخوا لە ڕەب العالمین ئەوەی کردومانە ئەم هەڵسوکەوتە کە پێڵین نوێش خوا قبولی بکە قبولی کردبێ خوا لە هەڵە و پەڵەو کەم و کورتیەکانمان عەفومان بکە خوا لە مردوەکانمان خۆش بێ خوایە لە دینەکەت حاڵیمان بکەی خوایە گیان قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانمانە خوای پەروەردگار خەڵکێکی زۆر داوای دوعای خێری لێ کردوم نەخۆشن شیفایان بدەی هەموو نەخۆشەکان شیفا بدەی لە هەر کوێ هەن یا رب العالمین لە هەر خەستەخانەیەک هەن یا رب العالمین شیفایان بدەی هەر ماڵێ مشکیلیانێ خوای چارەسەری مشکیلەکان بکەی هەر کەسێ بێ هاوسەرە خوای هاوسەری باشی بیتێ بێ مناڵە مناڵی ساڵحی بەیتێ قەرزارە ڕزگاری کەی لە قەرزاری گیراوە ڕزگاری کەی لە ئەسارەت و دیلی خوایە بە ناوی پیرۆز داوات لە یەکەم هیدایەتی ئومەت بدەی هیدایەتی میلەت بدەی هیدایەتی ڕۆڵەکانمان بی گەرم و گوڕبین لەگەڵ ماڵەکانتا لەگەڵ مزگەوتەکانتا لەگەڵ نوێژەکانتا لەگەڵ قورئانتا لەگەڵ پێغەمبەرتا یا رب العالمین خوایە لەم جەمعە خۆشبی